خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا لە ئەڵلقەیەکی نوێی بەرنمەکەتان بەرنمەی بگە بە کاروانی ساڵحان بە ئێوەی بەڕێز و خۆشەویست گەیشتنەوە لە خوێندنەوەی ئەم کتێبەدا گەیشتین بە بەشی دووەمی کتێبەکە کە ساڵحان چۆن سەیری خۆیان دەکەن گەیشتین بە خاڵی سێم ساڵحان خۆیان بەنزم سەیر کردووە یەکێکە لە ڕەوشتە ناوازەکان، عیباد الرحمن، کە خوای گەورە بە جۆرێک باسیان دەکات کە وەک بڵێی لەبەر چاوتن و نەرمە نەرمە و لەسەر خۆ ڕێگا دەبڕن، وەک بڵێی کۆمەڵێ فریشتەن و ڕێیان لەسەر زەوی کەوتووە و هەروەکو خوای پەروەردگار دەفەرموێت. ئەمان بە ئاشتی و خۆشی وەڵامیان دەدەنەوە، واتە هەرگیز پلە و پایە و هێزیان بەکارناهێنن لەگەڵیاندا. ئەگەر لە ئاستی خوشک و برا مسوڵمانەکەتدا خۆت بە بچووک نەزانیت و پێڵاودانەریان نەبیت و لەبەریان هەڵنەستیت و لە خۆت گەورەتر سەیریان نەکەیت و ئەوا چاوەڕوان بکە خوای گەورە بەڵایەکی گەورەت بۆ بنێرێت و لەسەر زەوی بتسڕێتەوە و لە باتی تۆدا کەسانێکی وا بێنێتە کایەوە خۆیان زۆر زۆر خۆش بوێت و لە ئاز مسلمانەکانی برایاندا سەر شۆڕ و نزم و بن و لە ئاستی بێباوڕاندا تونند و تیژ و خۆ بەزلزان بن واتە خوای عزەوەجەل دەفەرمێت ئەی ئەو کەسانی مسلمان بوون و باوەڕتان هێناوە هەر کەسێ لە ئێوە لەو ڕێبازەی بۆمان دیاری کردوون لا بدات هیچ گرنگ نییە لە لامان وەلای دەبین و بەڕێکی قورآانی پاشی تر دێنین لە باتی ئەواندا کە ڕەوشتیان ئابەم جۆرە دەبێت خوان زۆر خۆش دەوێت و خوایش بێگومان ئەوانی زۆر خۆش دەوێت و لە ئاستی مسلماناندا سەرکز و بێفیز و بچووکن و لە ئاستی بێباوەڕان و دوژمناندا تند و تیژ و کەل لە ڕقن و بەفیز و گەورن ئەی چی دەکەیت براکەم لە سەردەمێک کە ئەوەندە ئاستی خواناسی و ساڵحیەتی دابەزیوە کە پێچەوانەی ئەم ئاەتەی قورآە پەنا بەخوا لە ئاستی دژمنانی خوا و ناحەزانی ئیسلام و ئەوانەی پابەن نین بە ئیسلامەکەیانەوە بگرە پەنا بەخوا پێکەنینیشان پێدێت زۆر نەرمونیان و ڕووخۆش و بەشووشن کەچی هەزار توانج لە برا مسلمانەکانی دەدات و خۆی گەورەتر و ڕاستتر دەزانێت لە هەمان و لاقرتێ بە بۆچوون و فکریان دەکات پێغەمبەری نازداریش سەڵ الله عليه وسلم کە لوتکەی دەسەڵاتە لە دەوڵەتی قورئاندا بە وتە جوان و کردەوە شیرینەکانی ئەم ئاەتانەی قورآانی بەرجەستە دەکرد و کەس نەبوو لە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم بێ فیزتر و خاچیتر و خۆ بە بچووکتر زانتر بابزانین چی دەفەرموێت عیاضی کوڕی حەمار ڕەزای خوای لێبێت دەگێڕێتەوە و دەڵێت پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم فەرموویەتی خوای عەزەوەجەل نیگای بۆ کردووم و ئاگاداری کردووم لەوەی کە بە ئەندازەیەکی وا زۆر تەواضع و بێفیزی و خۆ بە بچووزانین و بنوێنین بە جۆرێک کە واتان لێ بێت کەس بۆی نەبێت شانازی بە سەر کەسی ترەوە بکات و کەس زوڵم لە کەسی تر نەکات لە عیادا دجێڕنەوە خالی ڕازی بێت دەڵێت پێغەمبەری خوا صلی الله عليه وسلم فەرموویەتی خوای ئەزەوەجل نیگای بۆ کردووم و ئاگاداری کردووم لەوەی کە بە ئەندازەیەکی وا زۆر تەواز و بێفیزی و خۆڵە بچووزانین بنوێنن بە جۆرێ کە واتان لێ بێت کەس بۆی نەبێت شانازی بەسەر کەسی ترەوە بکات و کەس زوڵم لە کەس نەکات. برای ساڵحم، خوشکی ساڵیحم، ورد بەرەوە کەس شانازی بەسەر کەسەوە نەکات، واتە بڕوانامە گەورەت نەکات، جلوبەرگی کەشخە و گرانبەها گەورەت نەکات، ئۆتۆمبێلی مۆدیل بەرز و گرانبەها گەورەت نەکات، کار و پیشەکەت گەورەت نەکات، پۆستی دەوڵەت و ئاستی سیاسەت گەورە و لووتبەرزت نەکات، هەموو ئەمانە خۆشیی کاتین و هیچت لە خەڵکی تر زیاتر نییە ئەگەر خۆت بە زیاتر زانی ئەوە پەنا بەخوا نەخۆشی خۆ بە زلزانینت تێدا دروست بووە و عیادەی ئیمانت پێویستە و سەیری ئەم هەڕەشە ترسناکەی پێغەمبەرەکەت بکە صلى الله عليه وسلم ئەوجا ئەگەر جرئەت دەکەی خۆت بە گەورە بزانە. هاوڵی بەڕێزی پێغەمبەرمان سەل الله عليه وسلم عبدوڵای کوڕی مەسعود ڕزا و ڕحمەتی خوای لەسەر بێت بۆمان دەجێڕێتەوە لە پێغەمبەرەوە سەل الله عليه وسلم کە فەرموویەتی ناچێتە بەهشتەوە ورد بەرەوە خوێنەری بەڕێز هاوەڵی بەڕێزی پێغەمبەرمان، صلی اللە علیە و سلم، عبداللەی کوڕی مەسعود ڕەزای خوای لەسەر بێت بۆمان دەگێڕێتەوە لە پێغەمبەرەوە، صلی اللە علیە و سلم، کە فەرموویەتی، ناچێتە بەهەشتەوە، ورد بەرەوە و باش گوێ بگرە، ئەی گوێگری بەڕێز! لەو خەسارەومەندیە گەورەیە هەرکەسێ لە مسلمانان بە ئەندازەی میسقالە ذەڕڕەیەک خۆ بە گەورە زانینی تێدا بێت ناخرێتە بەهەشتەوە حەزی خۆ بە زلزانی و خۆ هەڵکێشان لە هەموو مرۆڤێکدا هەیە و زۆر قورسە لەسەر دڵ و هەستی مرۆڤ کە بیەوێت ئەو ڕەگ و ڕیشە وشک بگات و لە خۆیدا نەهێڵێت جا پێغەمبەرمان صلی الله علیه وسلم کە سەرمەشقی هەموو ڕەوشتێکی جوانە بۆ مرۆڤایەتی و نابێت لە مسقالە زەڕڕە کەمتریشی تێدا بێت و دەبێت بەکردەوە وانەی خۆ بە بچووکزانین فێری مسلمانان بکات ئەویش بەم ڕێگانە سەرەتا پێغەمبەرمان صلی الله عليه وسلم هەوڵیدا کە دەوروبەرەکەی لێی نەترسن و وەک پاشا و سەرۆک کۆمارەکان سەری نەکرێت و حیسابی بەرپرسێکی گەورە و زاڵمی بۆ نەکرێت بەڵکو وەک جەریر ڕەزای خوای لێبێت دەگێڕێتەوە پیاوێک هاتە خزمەت پێغەمبەر صلى الله عليه وسلم و دەبینێت تێک چۆ و دەلەرزێت پێغەمبەرمان صلى الله عليه وسلم حەزی لەمە نەبوو بەڵکو پێی فەرموو لەسەر خۆبە خۆ من پاشا نیم من کوڕی ژنێکم لە قڕیش کە نان و تیریتی دەخوارد خاڵێکی تر کە پێغەمبەرمان وانەی خۆبەز کەم زانینی بەکردەوە و بەرجەستە دەکرد وەک ئەوەی کە لە ئەو جێ سەرکەوتندا کە مرۆڤ خۆی لە دەگۆڕێت و فوو دەکاتە خۆی کەسی وەک ئەنەز ڕزای خوای لێبێت دەجێڕێتەوە دەڵێت کاتێ پێغەمبەری خوا صلی الله عليه وسلم لە فەتحی مەکەدا بە سەرکەوتوی چۆ ناو شاری مەکە و هەموو خەڵکی بەرامبەر و ئەو بەری ڕێگاکەیدا وەستا بوون و ئەو ئەوەندە سەری داخستبوو چەناگەی دابووی لە زەر زینی حشرەکە وەک سەرکزی و خشوعی نواندن بۆ خوا لە ڕوایەتێکدا هاتووە کە پێغەمبەر سەڵ الله عليه وسلم سەری دانەنواند بوو وەک سوپاس و تەواز نواندن بۆ خوا بەرامبەر ئەو بەخشە مەزنەی لەم سەرکەوتنەدا پێی بەخشیوە. کەسێکی سادەیە و هەموو یەکێک لە ئەندامانی کۆمەڵگەکەی ئەتوانن بیبینن و هەر کارێکی هەبێت پێی بڵێت و تەنانەت کەنیزەکەکانی ناوشاری مەدینەش بێت ئەنەسی کوڕی مالک ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت دەڵێت کەنیزەکەکانی شاری مەدینە هەر کامیان کارێکی بە پێغەمبەر هەبوایە دەهات بۆ لای و دەستی دەگرت و دەیبرد بۆ ئەو جێی کە پێی خۆش بوو پێغەمبەریش صلی اللە علیه و سلم لەگەڵیان دەڕۆیشت و برا خوشکی بەڕێزم تۆ هەنگاو دەنیت بەرە گەیشتن بە کاروانی ساڵحان گەیشتن بە کاروانی ساڵحان نەزۆری دەوێت جا بۆ گەیشتن بەو دڵە پاکانە پێویست بەوە دەکات کە تێک نەچیت و پێت خناخۆش نەبێت ئەگەر کەسێک لە تۆ زیرەکتر یان ئازاتر یان شارەزاتر تا دوایی، بەڵکو گوێ بگرە بۆ ئەم فەرموودەی کە دیسان ئەنەس بۆمان دەگێڕێتەوە و دەڵێ ئەنەسی کوڕی مالیک ڕەزا و ڕەحمەتی خوای لێبێت دەڵێت حشترەکەی پێغەمبەری خوا صلی الله عليه وسلم ناوی حضباء بوو زۆر خێرا بوو هیچ وڵاخێک پێشی نەدەدایەوە لە پێشبرچێدا هەمیشە براوە بوو بەڵام ئاڕابیەکی دەشتەچی هات و لە پێشبرچێکەیدا پێش حشتەکەی پێغەمبەری خوای دایەوە و موسڵمانان زۆر دڵگران بوون و پێیان ناخۆش بوو بەڵام هەر کە پێغەمبەر صلی الله عليه وسلم بیستی و نیگەرانی ئەو دۆڕانن فەرمووی پێیان سروشتی خوا وایە و ڕاستیەکە و خوا لەسەر خۆی فەرزی کردووە کە هەر شتێک لە دنیادا بەرزی بەخۆیەوە ببینێ ڕۆژێ نزمی بکاتەوە برای بەڕێزم خوشکی بەڕێزم هەرگیز لەو کەسانە نەبیت کە ڕویان نایەت سواری تراکتۆر یان جێب یان ماتۆڕ بار ببن بەڵکو ئەو نەفسە سەرکەشە خۆ بە زلزانە بشکێنە چەندان دیاردە لە کاروانەکەەوە نزیک دەبیتەوە و هەرگیز بەو کەم ناکەیت دەی گوێ بگرە بۆ هاوڵی بەڕێزی پێغەمبەرمان سەڵ الله عليه وسلم لەمبارەیەوە چی دەڵێت جابری کوڕی عەبدوڵڵا خوا لێی ڕازی بێت دەڵێت، نەخۆش بووم، لە جێگەدا کەوتبووم، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم هات بۆ سەردانم بە پێ، نە ئەسپی پێ بوو، نە گوێدرێژ. وردە وردە لەسەر ئەوە وەرزش بکە، کە ڕەگی خۆ بە گەورەزانین لەناو دڵدا بمرێنە، ئەوکاتە خۆ بە بچووک زانین جێگەی دەگرێتەوە و دەبێتە کەسێکی سادە و ساڵحانیش لە مقابیلدا ئەو جۆرە کەسانە دەبەنە ناو کاروانەکەیانەوە لە بازار شت بکڕە و بەدەستی خۆت بیان هێنەرەوە بۆ ماڵەوە ئەگەر شتێکی گەورەیش بێت ئەوە باشترە و ئەگەر چیت بۆ پرسەیەک ملبەرز مەکەوە بۆ ڕیزی پێشەوە بەڵکو لە هەر کوێدا کورسیەک یان شوێنی چۆڵ بوو لەوێدا دانیشە و لەم هەڵوێستە جوانەی سەلمانی فارسی وردبەرەوە ثابیت دەڵێ سەلمانی فارسی خوا لێ ڕازی بێت کە هاوەڵێکی دڵسۆز و خواناسی پێغەمبەرمان بووە صلی الله عليه وسلم و عمری کوری خەتاب ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت کردی بە ئەمیری شاری مەدائین و جارێکیان لە بازاردا وە خەڵکە سادەکە بوردەیەک و عبایەکی لەبەردا بوو لە دواوە پیاوێک بانجی کرد کە لە شام و هات و نەیدەناسی و پێوت ئەم بارەم بۆ هەڵگرە من زۆر ماندوم تەبارەکەی باری کاری بوو سەلمانیش پێسەن و چوون نایە سەرشانیەوە کەوتە دوای پیاوەکە لە ڕێگا خەڵکی دەگەن بە سەلمان هاوار دەکەن ئەوە ئەمیرەکەمانە ئەوە ئەمیرەکەمانە پیاوەکە زۆر شەرمەزار دەبێت و دەڵێت نەم ناسیت بمبورە و سلمانی بێفیز و خۆ بە بچوزانیش دەڵێت ناداینانێم تا ئەو جێگایی تۆ بۆی دەڕۆیت هەر ئەم سەلمانە بەڕێزە خوا لێی ڕازی بێت جارێکی تر لە ماڵدا و هاوکاری خێزانەکەی و خزمەتکارەکەی دەکات و خەڵکیش پێی دەزانن بەڵام شەرم ناکات و بەدەستی هەویراویەوە دەچێت بەدەم میوانەکەیەوە جابزانین ئەمە چۆن ڕووی داوە ئەبوو قولابە دەڵێ پیاوێک دەچێت بۆ ماڵی سەلمانی فارسی و دەبینێت هەویر دەشێلێت بۆێ لێی دەپرسێت ئەمە خەریکی چیت گەورەم سەلمانیش دەڵێت، خزمەتکارەکەمان بۆ کارێک نارد بۆ جێگایەک و پێشمان خۆش نەبوو کە دوو کاری لەسەر کۆ بکەینەوە، وتمان با ئەم هاویکارییەی بۆ بکەین، کاریکاری؟ وتمان با ئەم هاوکارییەی بکەین، کاریکیانی لەسەر لاببەین. چەند جار لەم کتێبەدا وتوومە، کە نیازکردنی ڕۆیشتن بۆ ناو کاروانی ساڵحان زۆر ناڕەحەتە و وەرزشی قورس و ناڕەحەتی دەوێ، لەوانە دەبێت برای ساڵح زۆر گوێ بە جل و بەرگ نەدات و جلی گرانبەها و دەگمەن لەبەر نەکات، ئیتر با پارەشی هەبێت و ئیتر با خەڵکی تانە و تەشەرەشی لێ بدەن. ئەمە سەرمەشقێکە بزانە چۆن جلی لەبەر کردووە سعیدی کوڕی حسێن دەڵێت عەبدوڕەحمانی کوڕی عوف ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێت کە یەکێک بووە لە هاوڵە بەڕێزەکانی پێغەمبەری خوا سەڵ الله عليه وسلم و یەکێک بووە لە شەش کەسەی کە عمەری کوڕی خەتاب ڕەزای خوای لێبێت بۆ خەلیفەی دوای خۆی هەڵی بژاردون لەگەڵ ئەو پایە بەرزیەیدا کە چی ئەوەندە سادە و خاچی بووە لە جل و بەرگیدا کە گەر بچوایەتە ناو خزمەتکارەکانی نەدەناسرایەوە و لە ناویاندا ئەمەش لەبەر ئەوە بوو کە پەروەردەی دەستی فەخری بوونەوەر بوو سەل الله عليه وسلم و کەشخەکردنی بە جوو بەرگەوە تیا نەمابوو. جا تۆش ئەی خوشک و برای بەڕێزم ئەگەر بوویت بە سەرۆک کۆماریش ئینشاءاللە ئەم وەرزشە قورسە بە کردەوە بەردەوام بماڕەسەی بکە نهێڵیت گەورەترین پۆز لێت داڕنێت سەیری ئۆمەری کوڕی عبدول عزیز بکە لەم دووانە کاریگەرەیدا کە بۆ من و بۆ تۆش باشە کە هەرچەندە پۆستێکی واشمان نییە کۆمەڵێک کەس لە لای عومەری کوڕی عەبدولعەزیز بوون ڕەحمەتی خوای لێ بێ کاتێ خەلیفەی موسڵمانان بوو لە شەودا چراکە کوژایەوە عومەر خێرە هەستا و زوو چاچی کردەوە و هاتەوە میوانەکانی وتیان قوربان بۆ قسەت نەکرد ئێمە چاکمان دەکردەوە عمر وتی ئێچیم لێکەم بیەوە ڕۆیشتم هەر عمەری کوڕی عبدول عزیز بووم و هاتیشمەوە هەر عمەری کوڕی عبدول عزیزم جێبەجێکردنی تەواضع لەگەڵ هاوڕێ و هاوئاستەکاندا کەمێ ئاسانە، بەڵام ئەی چی دەکەیت کە دەبینیت لەگەڵ پاسەوان و خزمەتکارەکانیشتدا ئەنجامیان بدەیت؟ ئەمە قورسترین وەرزشی ئیمانییە، قورسترین وەرزشی جەستەییە، دەیدیسان سەیری خەلیفەی ڕاشیدی پێنجەم بکە لەم نمونە بەرزەدا. عمری کوڕی عەبدولعەزیز لە کاتێ خلافەتیدا بە کەنیزەکێکی خۆی وت من دەخەوم و تۆ باوەشێنم کە. چونکە لە هاویندا بوو دنیا زۆر گەرم بوو ئافرەتەکەش باوەشێنی هەڵدەکرد و دەستی کرد بە باوەشێنکردنی عمر بەدەم باوەشێن و چاوی چوەخە و کە عمر بە خەبەر هات دەبینێ وافرەتە خەوی لێکەوتوە و لە گەرماندا ئارەقێکی زۆری کردووە بۆیە باوەشێنەکەی لەناو دەستی دەرهێنا و دەستی کرد بە باوەشێنکردنی پاش کەمێک ئافرەتەکە بە ئاگا هاتەوە و دیمەنی ئەمیری باوەڕدارانی بینی کە باوەشێنی دەکات هەردوو دەستی کرد بە تەوقی سەریەوە و هاوارێکی کرد ئەمەریش پێوت ئەچی تایە تۆش وەک من مرۆڤیت تۆش وەک من گەرمات بووە حەزم کرد کەمێک فێنکرد بکەمەوە وەک چۆن تۆ منت باوەشێن کرد و فێنکت کردمەوە محەمەدی کوڕی عەلی کوڕی ئەبو تالیب کە بە محەمەد الحەنەفیە بەناوبانگ بە و لەو باوکەوە برای حەسەن و حوسێنە و خوا لێیان ڕازی بێت ئەم وانەی بە کردەوە لە باوکیەوە وەرگرت کاتێ لێی پرسی باوکە گیان کێ دوای پێغەمبەری خوا باشترین کەسە بزانین چۆن وەڵامی داوەتەوە. محەممەدی کوڕی عالی کوڕی ئەبوو تاالب ڕزای خوای لێ بێت دەڵێ لە باوکم پرسی وتم چێ باشترین کەسە لە دوای پێغەمبەری خوا صلى الله عليه وسلم لە وەڵامدا ئەمیری باوەڕداران فەرمی ئەبوو بەکری صدیق تم ئەی لە دوای ئەبوو بەکر ئەوی فەرمی عمەری کوری خەتاب منیش لەوە ترسام کە بڵێ عثمان بۆیە پێشی کەوتم وتم باش ئەو دوانە تۆ لە وەڵامدا پێی وتم من تەنها یەکێکم لە مسلمانان و بەس لەوانەیە چواردەورت بە کاری چاکە و بەندایەتی و خوا ناسین و شەو نوێژ و ڕۆژوەکانت بزانن و لە ڕادەبەدەر ڕێزت بگرن تۆ نەکەی بێدەنگ بیت کە ئەو ئەوە دەگەیەنێت کە پێی ڕازیت پەنا بەخوا بەڵگو بەرپەرچیان بدەرەوە و بڵێ بران بۆ خاتری خوا من چیم وا سەیرم دەکەن وەلا ڕادە بەدەر ڕێزم دەکرن و گومانم پێ دەبەن. ئەم وانەش لە موحاضەرەیەکدا دەستمان دەکەوێت لە ئەمیری باوەڕداران عومەری کوڕی عەبدولعەزیز کە لەم بارەیە و پێشکەشی تازە بەشداربووانی کاروانی ساڵحانی دەکات. با بزانین و چی وتووە و گوێی دڵی بۆ بکەین و گوێڕادێرین. کاتێک کەسە نزیکەکانی دەوروبەری عومەری کوڕی عەبدولعەزیز ڕەزا و ڕەحمەتی خوایان لەسەر بێت پێشنیاری ئەویان بۆ کرد کە گوایە لە ژوورەکەی عائیشە ڕەزای خوای لێ بێت لە پاش گۆڕی پێغەمبەر و دویارەکەیەوە جێگایەکی تر هەیە کە بەشی گۆڕێکی تر دەکات و پێیانوت ئەگەر لە شاری مەدینە نزیک بیتەوە لەم کاتی سەرە مەرگەتدا تا لەگەڵ ئەو سێ زاتەدا تۆش بنێژرێی عومەری کوری عبدالعزیز ڕەحمەتی خوای لێبێت لە وەڵام داوتی سوێن بەخوا سزا و ئازارم بدات جگە لە ئاگری دۆزەر کە توانەی خۆراگریم نییە پێم خۆشتر لەوەی کە خوا پێم بزانێت کە لە ناو دڵیشمدا خۆتورەی ئەوەم کردووە کە شایانی ئەو جێگای بم. ڕەوشتی خاکی و سادەیی و بێ فیزی بۆ هەموو کەسێک جوانە، بەڵام زیاتر لە دەسەڵاتدار و بەرپرس و گەورە پیاوان دێت، چونکە هەژار و بێدەسەڵات هەمیشە حەز بکات و حەز نەکات لە ناو تەواضعدا دەژی. ئەها ئەم ڕەوشتە چۆن هاڕونە ڕەشیدی جوان کردوە. دەڵێن هاڕونە ڕەشید ڕەحمەتی خوای لێ بێت لەگەڵ ئەوەدا کە خەلیفەی موسڵمانان و سەرگەورەیان بووە، زۆر سادە و بێ فیز بووە. هەر بۆیە زانایەکی وەک ئیبن سیماک ڕووی تێکرد و پێی وت ئەم سادەیی و بێفیزیەت لەگەڵ دەسەڵاتداریەکدا لە دەسەڵاتداریەکەت خۆی جوانترە خوشکان و برانی بەڕێز و خۆشەویست وەرن با فێری مانای تەوازوعی ڕاستەقینە ببین لە وەڵامی زانایکی خواناسی ئەم کاروانە مبارەکەی ئێوە کە بەنیازن لەگەڵیدا گەشت بکەن کە ناوی بەکری کوڕی عەبدوڵڵایە پیاوێک بە مامۆستا بەکری کوڕی عەبدوڵای وت تەواضعم فێر بکە ئەویش لە وەڵامدا پێیوت هەر کاتێ گەیشتی بە مسلمانێک لە خۆت گەورەتر بوو بڵێ پێشی من کەوتووە لە مسلمانەتی و کردەوەی جواندا و کەواتە لە من باشرە ئەگەر گەیشتی بە مسلمانێک لە خۆت منداڵتر بوو بڵێ من پێشی کەوتوم لە گوناهکردن و کردەوەی خراپدا و کەواتە من لە ئەو خراپترم ئەوەش مەمونی کوڕی خەلیفە هاڕونە ڕەشیدە و خۆیشی خەلیفەی دوای ئەو بوو وانەیەکی تر لە هوەری سادەی و بێفیزی فێری سەرکردە و فەرمانڕەوەکانمان دەکات ئەوانەی کە خوا چاچیان بۆ دەکات و خوایان زۆر خۆش دەوێت و خۆیان دەکەن بەناو ئەم کاروانە مبارەکەی ساڵحاندا یەحیای کوڕی ئەکسەم دەڵێ، شەوێکیان لە ماڵی مەئموون مامەوە، لە شەودا من بە خەبەر بووم، بەڵام ئەمیری باوەڕداران وای زانی خەوتووم. توینوی بوو، بۆیی من بە خەبەر نێم، خزمەتکارەکەی بانگ نەکرد، بەڵکو خۆی لە سەرخۆ بە ئەسپایی چوو ئاوی خواردەوە و گەڕایەوە و کۆکەی دەهات، دەستی کردبوو بە دەمیۆ و تا من گوێم لە کۆکەکەی نەبێت، ئەوە بوو بەرەبەیان دەرکەوت و کەمێ چاوەڕوانی کرد و پاش کەمێ من جموجۆڵم کرد ئەویش هاواری کرد ئەلله و ئەکبەر ئەی خزمەتکار باوکی محەممەد بەخەبەر بێنەوە منیش هاوارم کرد وتم ئەی ئەمیری باوەڕداران بە چاوی خۆم هەموو شتێکم بینی کە ئەم شەو ڕوویدا هۆی ئەوەیە خی گەورە کردوونی بە سەرکردەی ئێمە برای بێفیزم خوشکی خاچیم خۆ بە بچوک سەیر کردن و خۆ بە نزم گرتن مانای وایە ئیسلامەکەت بە گەورە و عەزیز سەیر دەکەیت و بەو ڕەوشتە قورئانیە مەزنەت بانگەوازی بۆ دەکەیت و خۆشەویستی دەکەیت لە لای مرۆڤایەتی بە پێچەوانەوە هەر کەسێ لووت بەرز بێت و خۆی بە گەورە بگرێت و وجود بۆ خەڵکی دانەنێ ئەوە ئاینەکەی سوک دەکات و ئیسلامی عەزیز لە بەرچاوی مرۆڤەکان دەخات و بەو ڕەوشتە نەنگیەی خەڵکی لە ئاین دوور دەخاتەوە ئەوەش مامۆستا لەیفی کوڕی موجاهیدە و ئەم ڕاستیەمان لە ڕاستیەکی بچووکدا بۆ بەرجەستە دەکات هەر کەسێ خۆی بە زل بزانێت ئەوە دینەکەی خۆی نزم کردوێتەوە و هەر کەسێکیش خۆی بە بچووک بزانێت ئەوە ئاینەکەی بە بەرز و بڵند و خۆشەویست ڕاگرتووە لە سیفاتی ساڵحانە و لە خۆ بە بچووک زانین و بێ فیزیە ماچکردنی منداڵی خزم و دراوسێ و دەست بەریتە گیرفانت و بە کرێنسەکەت لوتی چڵمینی بسڕیت و دەمی لینچی پاک بکەیتەوە و یان ئەگەر کەوت بڕۆ هەڵی سێنەوە و ئەگەر سەریش کابوو خوێنەکەی بسڕەوە بۆی ببەستە و ماچێکی بکە و 250 دیناری چاپی نوێی عێراقی بکە بە گیرفاندا نەکەیت دەستم بە دامێنێت قێزی لێ بکەیتەوە نەکەیت ماچی منداڵی بچووک نەکەیت یان ئەگەر کەوت ڕوود نێت ڕاکەی بۆ لای هەڵی سێنیتەوە چونکە بەو کارەت لە ناو کاروانە مبارەکەی ساڵحان دەکرێیتە دەرەوە سەیری عیشە کە خاڵی ڕازی بێ کە لە سەرتاوە خەریک بوو لە ناو کاروانەکە بچێتە دەرەوە بەڵام وەک خۆی دەگێڕێتەوە، پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەرسێکی وا گەورەی دادە کە بڕیاریدا لەمە و لاشتی وا دووبارە نەکاتەوە و ئوسامەی کوڕی زەید هەڵسێتەوە و پاچی بکاتەوە هەردوو مێژونووسی ئیسلامی واقعی و ئیبن ئەساکر لە عتای کوڕی یەسارەوە خالیان ڕازی بێت دەگەڕێتەوە کە لە سەتای کۆچەوە ئوسامەی کوڕی زەید خالی ڕازی بێت تازە هاتبوونە مەدینە تووشی نەخۆشی ئاوەڵە بوو بوو تمەکەی هات بۆ ناو دەمی و عایشە خواری ڕازی بێ کە بینی کەمێ قێزی لێکردەوە و وەک پێویست نەچوو بەدەمیەوە هەرکە پێغەمبەری خوا صلی الله عليه وسلم هاتە ژوورەوە سەرزەنیشتی دادە عایشەی کرد بەڵکو خۆی دەستی کرد بە شۆرین و خاوێنکردنەوەی دەم و چاوی ئوسامە و پاشان ماچیشی کرد عیشەش کە ئەو هەڵوێستە مەزنەی لەسەر مەشقی مرۆڤایەتی بینی وتی دەی کە مادەم وایە سوێند بەخوا لەم ڕۆ بە دوا خۆمی لێ بە دوورد ناگرم و خاوێنی دەکەمەوە لەم ڕیواتی ئیبن سعددا عیشە ڕزای خوا لێبێت دەڵێت جارێک ئوسامە پێی هەڵکەوت و سەری دای بە قەراغی دەرگاکەدا و تەوێڵی خوێنی لێهات و پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرمووی ئەی عائیشە خاوێنی بکەوە عیشە بێزی لێکرد و بۆیە پێغەمبەر سەڵ الله عليه وسلم خۆی هەستا و خوێنەکەی بەدەم سڕی و هەمووی چوە بەدەمیەوە و فەرمووی ئەگەر ئوسامە کچ بواە سەر تاپا جلی جوان و ڕنگینم لەبەر دەکرد و هەموو جانم دەگردە ئاتون. هەندێک کەس لەم سیفەتە مەزنەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم کە دیدەنی ساڵحانە مەحرومە و بێبەشە کاتێ کەمێ ئاستی بەرز دەبێتەوە ئیتر چ لە حکومت دابێت یان چ لە زانست و زانیاری دابێت یان لە بەرتەمەنەکەی بێت ئیتر داما و بەتەمای خەڵکی سەلامی بۆ بکەن و لە حضوری دا هەڵسن و هەموو کارەکانی بۆ ئەنجام بدەن و هەمیشە بیخەنە پێشی پێشە و لە پێش هەمووان دا هەر شتێ دابەشکرا بەشی ئەوی لێ بدەن ئەمانە سیفاتی ساڵحین نین بەڵکو لەسەر زانایان و مامۆستاکانی ئاین و بانخوازانە کە پێچەوانەی ئەو خاڵانەی پێشوو بن و سەیرێکی وردی ئەم دوو هەڵوێستە بکەن و پند لە خەڵیفەی چوارەم ئامۆزای خۆشەویستی پێغەمبەرمان صلی الله عليه وسلم وەربگرن کە دەڵێت ئیبن عساکیر هێناویەتی لە ڕازانەوە ئەویش لە علی کوڕی ئەبو تاڵیب خوا لێ ڕازی بێ دەفەرموێ سێ شت لووتکەی بێفیزی و خۆبەکەمزانینە یەکەم، دەستپێشخەری دەکات لە سەلامکردن لەو کەسانەی پێی دەگەن. دووەم، ئاساییە لە لای لە خوارەوە مەجلیسەوە دابنیشێ و ڕقی لە ڕیا و ڕووپامایی و شووڕەتە. ئەوەش زانای مەزنی ئیسلام و موفەسیری قورئان موجاهیدە و دەربارەی ئیبن عومەری گەورە مامۆستای شتێکی سێی دەڵێت کە حەق وایە هەموو مەلا و مامۆستایانی ئاینی و قوتابخانەکان جێبەجێی بکەن و لە کەسایەتیشیان کەم نابێتەوە بگرە پێی بەرز دەبن و ناو دەردەکەن. گەورە زانای تەفسیر باسی سەردەمی لاوی خۆی دەکات و دەڵێت هاوڕێتی عەبدوڵای کوڕی عومەرم دەکرد بەو هیوایی لە نزیکەوە خزمەتی بکەم و بەردام خزمەتکاری بکەم کەچی دەمبینی ئەو لە من زیاتر خزمەتی دەکردم هەر تەواضع و بێفیزیە کە برای ساڵح و بۆ خواژیا و والێ دەکات پێی ناخۆش نییە خەڵکی لە هەڵەکانی ئاگاداری بکەنەوە نەک هەر ئەوەندە بەڵکو ئەوە عومەری کوڕی عەبدولعەزیزە سەرشکاوەکەی بەنی ئومەییە و بە توندی داوا لە دەوروبەری دەکات کە ئەگەر هەڵەیەکی کرد ئێخەی بگرن و ڕاستی بکەنەوە دەی ئایا من و تۆ واین هەر کەسە وەڵامەکەی لای خۆیەتی و باش دەزانێت کە وایە یان نا گەروای پیرۆزبایی لێ دەکەم لە کاروانی ساڵحان و گەرواژنی سەرەخۆشی لێ دەکەم لە کاروانی ساڵحان و گەروانەبی عومەری کوڕی موهاجیر دەڵێ عومەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێ پێی وتم ئەی عومەر هەر کاتێ منت بینی لە حەق و ڕاستی لامدا میلوانی کراسەکەم بگرە و ڕام وەشێنە پاشان بڵێ عومەر بۆ خاتری خوا ئەوە چی دەکەیت ئەمە سەرۆکی هەموو وڵاتە یەکگرتووەکانی ئیسلامە و بکوژ و ببڕ خۆیەتی و لە لووتکەی دەسەڵاتدایە کەچی ئەوەندە بێفیزە و خۆی بەزل نازانێ و دەڵێ میلوان کەم ڕاکێشە و ڕام وەشێنە و بڵێ ئەم کارەت هەڵەیە بۆ خاتری خوا وازی لێبێنە ئیسلام سەرکردەی وا دروست دەکات و سەرکردەی وای دەوێت ئەی برای بەڕێز و خوشکی پاک داوێنم ئەی ڕێبوارانی ڕێی ساڵحان ئێوە لەم ڕێگایەدا زۆر پێویستت بەم ڕەوشتە گەورە هەیە و ئەگەر بووی بە دکتۆر یان ئەندازیار یان مامۆسا یان پارێزەر یان سەرۆکی بەشێک لە فەرمانگەیەکدا یان ئاستێکت پێدرابوو لەناو حیزبێکدا یان لەناو ڕێکخراوێکدا یان لەناو کۆمەڵێکدا لەم حاڵەتانەدا بتەوێت و نەتەوێت پڕ دەبیت لە هەوا و ئارەزووی خۆ بەزلزانین و بە پەلتۆک و خۆت ئەتەکێنی خەڵکانی خواری خۆت بە بەشەر نازانیت و لەبەریان هەڵناسیت لە بازارەکاندا ڕوت نایە مامەڵی شت بکەیت سلااو لە هەموو کەس ناکەیت بۆی لەم هەڵانە ڕزگارت بێ و لە بەهری خۆ بە زلزانین ڕزگار ببێت هەندێ بەسراتی پێشوانی ساڵحانت بۆ باز دەکەم و بۆت دەگێڕمەوە کە لە تۆ بەرزتریش بوون و ئاستیان هەبووە. حەنزەڵە دەڵێ، سالمی کوڕی عەبدوڵای کوڕی عومەر، خوا لێیان ڕازی بێ، من بە چاوی خۆم بینی، دەهاتە بازاڕ و خۆی شت و مەک و پێداویستی ماڵەوەی خۆی دەکڕی. بۆیە زۆر نیگەران دەبووم کە ئەندامانی سەرکردایەتی لایەنە ئیسلامییەکانم لە کوردستان دەبینی کە نەدەهاتنە بازاڕەوە و کەس نەیئەبینین و لەناو دیکس و ساری جامتاریکدا بە خێرایی بە بازاڕدا دەڕۆیشتن و لە دوای مەغریبێکی درەنگ بە شەرمەوە بە دزیەوە دەهاتنە بازار بێگومان بە ئۆتۆمبیل بە پەلە سەیان کورد دەکرد و دەڕۆیشتنەوە کامەش بۆنی خۆ بە زلزانین و خۆ بە زیاتر سەیکردنی تێدایە وایان زانیوە بۆ کەم دەکەن و کەسایەتی دەشکێت بەڵام دەبووە ئەویان بزانیە کەس کەسایەتیان نەدەشکا و بەڵکو دەچوونە ناو کاروانی ساڵحانەوە ئەبو هورەیرە خوا لێی ڕازی بێ، دەڵێ جەعفەری کوڕی ئەبو تاڵیب خوا لێی ڕازی بێ کە ئامۆزای پێغەمبەری خوایە صلی اللە علیه و سلم شەهیدی سەرکردەی جەنگی موئتەیە، ئەم پیاوە بەرزە هەژار و کەم دەستەکانی زۆر خۆش دەویست و دەچوە ناویان و لەگەڵیان دادەنیشت و قسەی خۆشی بۆ دەکردن و ئەوانیش قسەیان بۆ ئەو دەکرد تاوای لێهات بوو پێغەمبەری خوا صلی الله عليه وسلم چ ناوێکی لێ نابوو ناوی نابوو باوکی هەژاران. ئەی برای ساڵحم، لەم کاروانە موبارەکەدا ساڵحان مەرجی قورست لەسەر دەگرن و ئەگەر نەتتوانی بیانکەیت و گران بێت لات ئەوە ناهێڵن لەگەڵیاندا بڕۆیت یەکێک لەو کاراناوەیە کە لە جێیەکدا دانیشتبوون مهڵە سوار دەورەکەت بە پێوە بن و فەرمووی دانیشتنیان لێ بکە وەگەم ڕووداوی عمەری کوری عبدالعزیز و وەزیر و یاوەرەکانی عومەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێ بوو بە خەلیفەی موسڵمانان، خەڵکی لە دیوەخانی خیلافەتدا لە حوزووریدا وەستابوون و عومەر زۆری پێ ناخۆش بوو، لە دڵی خۆیدا بۆیە ڕووی تێ کردن و وتی، ئەگەر ئێوە بە پێوە دەبن ئەوە منیش با هەڵسمەوە سەر پێ و ئەگەر ئێوەش دادەنیشن ئێمەش لەگەڵتان دادەنیشین، چونکە خەڵکی تەنها لە حوزووری پەروەردگاری جیهاندا بە پێوە دەوەستن. زۆر کەس هەن لوتبەرزی و خۆبەزلزانی ناهێڵێ کە چۆن بۆ پرسەیەک یان چۆن چوون بۆ کۆڕێکی ئاینی یان ڕۆشنبیری یان ئەدەبی لە هەر جێگەیەک چۆڵ بێ دادەن و دانیشن، بەڵکو هەمیشە قۆتە قۆتی ڕیزەکانی پێشەوەیانە و یەکسەر بۆ سەرەوەی مەجلیس دەکوتن، بەڵام ساڵحان وا نین، بەڵکو با پێکەوە بچینە خزمەت سەرکردەی گەنجانی بەهەشت حسێنی کوڕی علی وانەیەکمان پێ بڵێتەوە دەربارەی شێوازی دانیشتنەکانی پێغەمبەری خوا صل الله عليه وسلم حسێنی کوڕی علی کوڕی ئەبوو تاالب خالیان ڕازی بێ دەڵێ لە باوکم پرسی دەربارەی جێگەی دانیشتەکانی پێغەمبەر سەڵ الله عليه وسلم لە وەڵام داوتی هەر کاتێ بیویستا بچێتە ناو کۆڕێکەوە سەیری دەکرد بزانێ کۆتایی خەڵکەکە لە کوێدایە و لەوێ دادەنیشت و فەرمانیشی دەدا کە هەموو هاوەڵان بەو شێوە بچنە ناو کۆڕ و دانیشتنەکانەوە. هەی یاران ئەگەر وەڕەمێکی سەرەتانی بەرجەستەی یەکێکمانەوە بێ چەند شار و چەند وڵات و چەند دکتۆر دەگەڕین و چەندێ چەندێ دینار و دۆلار سرف دەکەین تا لە ڕیشە دەریدێنین و چاک دەبینەوە ئەی بۆچی گوێ نەگرین بۆ زانای خواناس و ساڵحی ناو هاوەڵان، عەبدوڵڵای کوڕی سەلام ڕەزای خوای لێ بێ، کە چۆن وەڕەمی سەرەتانی خۆبەزلزانی و فیز و گەورەیی و نواندنی لە ناو دڵیدا دەردەهێنا بە هەر هۆیەک بووایە. ئیتر نەدەترسا لەوەی کە کەسایەتی بێتە خوارەوە و بچووک بێتەوە لە بەرچاوی خەڵکی. چونکە پەروەردەی دەستی پێغەمبەرمان بووە صلی اللە علیه و سلم کە دەیفەرموو هەر کەسێ لەبەر خاتری خوا خۆی بەکەم و بچووک سیر بکات لەناو خەڵکیدا خوای گەورە پلە و پایی بەرز دەکاتەوە و لەناو خەڵکیدا ئیتر بیەوێت یان نێوێت دەی بابچینە خزمەت عەبدوڵای کوڕی سەلام و خۆمان نەشتەرگەری بکەین دەجێڕنەوە عەبدوڵای کوڕی سەلام خالی ڕاستی بێ بەناو بازاردا تێپەڕی و کۆڵێداری بەسەر شانەوە بوو لێیان پرسی بۆچی ئەم کۆڵە دارەت هەڵگرتووە خۆ تۆ پێویستت پێی نییە و خوا وەزئی باش کردویت لە وەڵام داوتی ویستم نەفسم بشکێنم و لە لوت بەرزیەکەی بیخەمە خوارەوە خۆ بە ززانی لە خۆمدا دەڕنم چونکە پێغەمبەری خوا صل الله عليه وسلم فەرموویەتی ناچێتە بەهشتەوە هەر کەسێک میسقالە زەڕێک ئەوەندەی تۆوی خەردەلێک لوت بەرزی و خۆ بە ززانی لە دڵیدا بێت. پێشتریش عومەری کوڕی خەتاب شەهیدی سەرکردە ئەم نەشتەرگەریەی بۆ خۆی کرد و سوودێکی باشی لێوەرگت و بە پێخاوسی چوو بۆ مزگەوت و بۆ نوێژی جەژن مەروزی لە باسی دوو جەژنەکە ئیسلامدا لە زەڕڕەوە دەگێڕێتەوە دەڵێت ئۆمەری کوری خەتابم بینی لە ڕۆژی جەژندا بەپێی پەتی دەڕۆیشت یا لە ئەو پەڕی ئەوجی دەسەڵاتیدا کە ئەمیری هەموو مسلمانان بوو وڵاتی فارس و ڕۆمی هێنا بە چۆکدا کەچی بەوەی خۆی لێ نەگۆڕێت و مەغروری ڕووی تێنەکات ئەم نەشتەرگەری پێویستە ئەنجام بدات کەوەندە قرس و گران بوو عەبدوڕەحمانی کوڕی عوف خواری ڕازی بێ پێوت چ پێویستی دەکرد خۆت ئاوادا بەزێنیت بۆ سەر سفر دەینوری لە محەممەدی کوڕی عومەری مەخزومیەوە، ئەویش لە باوکیەوە دەگێڕێتەوە و دەڵێ، عومەری کوڕی خەتاب خوا لێی ڕازی بێت هاواری کرد، وەرن بۆ نوێژی جەماعەت، هەموو خەلیفەکان ئەگەر بیانویسایە جەماور کۆبکەنەوە و شیعاری الصلاة الجماعەیان دەوتەوە. کاتێ خەڵکی کۆبوونەوە کە زۆر زۆر بوون، ئەوجا عومەر چووە سەر مینبەر و سوپاسی خوای کرد بە جۆرێ کە شایستەی بێت و پاشان سەڵاواتی لەسەر پێغەمبەرەکەی دا صلی اللە علیه وسلم و پاشان وتی ئەی خەڵکینە کاتی خۆی بە مناڵی مەڕ و بزنم دەلەوەڕاند بۆ خاڵوانم لە هۆزی مەخزوم و ئەوانیش لە بەرامبەریدا یەک مشت خورما و مێوژیان پێدام و ئەو ڕۆژەم پێدەبردە سەر و سبردنە سەرێک پاشان لە میمبەرەکە هاتە خوارەوە عەبدوڕەحمانی کوڕی عەوف خوا لێ ڕازی بێت پێی وت ئەمیری باوەڕدارن چ سودێکت لەو قسانە وەرگرت جگە لەوەی خۆتت پێ سووک کرد واتە عەیبدارت کرد عومەریش وتی واز بێنە ئەی کوڕی عەوف من تەنها بووم دەروونی بەدم قسەی بۆ دەکردم و دەوت پێم تۆ ئەمیری باوەڕدارانی تو چی هەیە لە تۆ باشتر بێت منیش ویستم حەقیقەتی بۆ ڕوون بکەمەوە و خۆمی پێ بناسێنم شان بە شانی عومەری کوری خەتاب خوا لێ ڕان ڕازی بێت خەلیفەی مەزنی چوارەمیش عەلی کوری ئەبوو تاڵیب خوا لێ ڕازی بێت ئەم خۆشکاندنانیان کردووە و خۆی کۆڵی خۆی هەڵگرتووە و ئامادە نەبووە بیدا بە کەس بۆی هەڵگرێت بابزانین چۆن خۆ بە کەورەزانینی لەناو دەرونیدا ڕیشەکەن کردووە و وەک وەڕەمی سەرەتانی بخاری ڕەحمەتی خوای لێبێت لە کتێبی ئەدەب المفرەددا لە ساڵحی قوماش فرۆشەوە ئەویش لە نەنکیەوە دەگێڕێتەوە کە وتوێتی عەلی کوڕی ئەبو تاڵیبم بینی خوا لێ ڕازی بێت هەندێ خورمای کڕی بە درهەمێک و هەڵی گرت و نای بە شانیەوە بەرەو ماڵ و منیش پێم وت یان پیاوێک پێی وت من بۆت هەڵدەگرم ئەی ئەمیری باوەڕداران عەلی فەرمووی نەخێر شتی وا ناکەم مناڵدار خۆی شایانە پێداویستی خۆی هەڵبگرێت برای گوێگرم خوشکی بەڕێزم دەمانێ ساڵح ببین و شانە خڕە دەکەین بۆ ناو کاروانی ساڵحان کەچی کاتێ بایعی وەردەگرین یان لە بازار شتێکی کەمێ قەبەت کڕیوە ڕوود نایە هەڵی بگری و خێرا دەست لە تەکسی یان ماتۆر بار ڕادەگریت دەی ئەم جارە شتێکت کڕی لە بازارۆ بینێ بە شانتەوە و بیبەرەوە بۆ ماڵ و نەفسی سەرکەش نزم کەرەوە ئەم کارە بۆ من و تۆ کەمێ سووکترە، بەڵام بۆ بەرپرس و ئاست بەرزەکان وەرزشێکی زۆر قورسە، خوا ڕەحمیان پێ بکات و بتوانن ڕەگی کیبر و خۆبەزلزانی لەبن بێننن لەناو دڵیاندا. ئەی خوشکی موسڵمانم، ئەزانن پەتایەکی ترسنا خۆی کردووە بەناوتاندا؟ پەنا بەخوا! خوشکانی ئیماندارم، خوشکانی باوەڕدارم، خوشکانی ساڵیحم، ئەم پەتایە پشت شکێنە و ئەگەر وریای نەبن نەک لە ناو کاروانی ساڵحان وەرناگیرێن بەڵکو بۆنی بەهشتیش ناکەن چونکە لە خۆبایی بوون و خۆلێگۆڕان و لووتبەرزی لە دوایە بۆ نمونە لووتبەرزی ناهڵێ تەواضعت تێدا دروست ببێ و جلو بەرجی شەش مانگ لەمەوبەر لەبەر ناکەی چیە کۆن بوە نان ناکەیت ئەمە چیە وەزع باش بوو مەعاش باش بووە خۆ بووکەکانی تریش نایکەن ئێستا هیچ ناکەم تەشت و سەر دۆڵە دادەنێنم و نان دەکەم ئەی نەی خوا نانی بۆ بکەم واتە بە هاوسەرەوە بە ناو خۆشەویستەکەی دەڵێ دەگوێ بگرە سوێن بەخوا لێت کەم نابێت و ئەگەر هاوکاری گیرفانی مێردەکەت بکەیت و جار بەجار نانی کوردیان نانی تەنووری بۆ بکەیت فاطیمە الزەهرا خوا لێی ڕازی بێ کچی پێغەمبەر بوو خێزانی عەلی کوڕی ئەبو تالیب بووە کەچی نانی کردووە و هەویری شێلاوە دەی تۆ کچی کێت پێ دەڵێن لەم نمونەیە ورد بەرەوە و ڕێگای ساڵحان کوێر مەکەرەوە عطا دەگێڕێتەوە دەڵێ فاتیمە ڕەزای خوا لێ بێ کچی پێغەمبەری خوا صلی الله عليه وسلم هەویری دەشێلا تەنانەت ئەوەندە سەری دانەواندبوو کە پەرچەمی خەریک بوو دەکەوتە ناو ئاویرەکەوە ئەی خوشکی بەڕێز و پاک داوێنم ئەی خوشکی ساڵیحەم جاری وا هەیە وا دەبێت شوو دەکەیت بە پیاوێک کە بەرپرسە یان ئاستی سیاسی و کۆمەڵاتی یان ئاینیان حیزبی هەیە ئیتر شەیطان بە هەموو جۆرە دەوێت لەو ڕێگایە لە خشتەت بەرێت و نەشتەرگەری خۆ بە گەورەزانینت نەکەیت هەرگیز شانی ناو کاروانە مبارەکەی ساڵحان نابیت شەیطان پێت دەڵێت بڵێ من ژنی فلان کەسی گەورەم چۆن نان دەکەم دەبێ نانی گەرمم هەبێ، دەبێ نانی بازاڕم بۆ بکڕن. یان لە هەمووی خراپتر، خوشکێکی موسڵمان کە شوو دەکات، تا ماوەیەکی زۆر دەست نادات بە ئیش و نان نان ناکات. ئەمە چییە، وەڵا تازە بووکە. ئەی ئەزانیت کچێکی شۆخ و شەنگی عەڕەب و کچی سەرۆک عەشیرەت بووە و هەر کە شووی کردووە بە پێغەمبەر، صلی اللە علیه و سلم، ئێوارە گویاستیانەتەوە و بۆ پێغەمبەر صلی الله علیه وسلم لە کۆتایی شەودا قۆڵی هەڵماڵیوە و هەویری شێلاوە بۆ نانکردن دەیفەرمو سەیری ئەم هەڵوێستەی ئافرەتانی سەحابی بکە و کەمێ لە لووتبەرزی و غرورت وەرە خوارەوە تا لە کاروانەکە نزیک بیتەوە دایکی باوەڕدارن ئوم سەلەمە خوا لێ ڕازی بێ لە سەرەتای شەوەوە گوێزرایەوە بە بووکی بۆ پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم و لە کۆتایی هەر ئەو شەوەدا دەستی کرد بە هەویر شێلان و نان کردن علی کوڕی ابو طالب خوا لێ ڕازی بێ جلوبەرگی سادەی لەبەر دەکرد لەگەڵ ئەوەشدا دەوڵەمەند بووە کاتی سەرزەنیشتیان دەکرد لەسەر ئەوە دەیفەرموو ئێوە چیتان بەسەر جلوبەرگمەوە بەم جۆرە باشە لە فیز و تەکەببور دەمپارێزێ و موسوڵمانانیش چاوم لێ دەکەن خۆشەویستان و بەڕێزان و گوێگران خوشکان و برایان برایانی ساڵحەم خوشکانی ساڵیحەم بەم ئەندازێش هاتینە کۆتایی ئەڵلقەیە و جارەمان بەخوای گەورەتان دەستپێرین کە سپاردە زایە ناکات وەسەلام و عەلەیکم وەڕەحمەت اللهی وبرکاته